شەوی 1662. شەهرەزاد وتی کە دراوسێکان گوێیان لە قسەکانی حەسەنە ڕووت بوو گرتیان و وتیان ئەمە شێت بوو گرتیان و باڵ بەستیان کرد و بردیانە شێتخانە پزیشکی شێتخانە پرسی ئەم گەنجە چیەتی وتیان ئەمە شێت بووە حەسەنە ڕوودوتی بەخوا درۆکەن شێت نیم من خەلیفەم پزیشکەکە وتی تۆ درۆزنیت ئەی شێتی نەگبەت ئەمجا لە ژوورێکدا ڕووتی کردەوە زنجیری خستە ملی و بەستیەوە ماوەی دە ڕۆژ لێی دا ڕۆژێکیان دایکی سەردانی کرد و پێی وت حەسەن کوڕە شیرینەکەم هۆشت بێنەوە خۆت ئەمە شەیتان کردەیە کوڕەش بە دایکی وت ڕازەکەی دایە گیان تۆ شایەتیم بۆ بدە کە چاک بوومەتەوە ئیدی هیچ ناڵێم خەریکم ئەمرم لێرە دایکی چووە لای پزیشکە و تێیگەیان، لەگەڵ خۆی هێنایەوە ماڵ، دوای ماوەیەک ئارەزووی سفرە ڕازانەوە و خواردنەوەی کرد، بۆیە چووە سەر پردەکە بۆ هێنانەوەی میوان، وا ڕێکەوت خەلیفە لای دایە لای و حەسەنە ڕووتەیش نەک سڵاوی لێ نەکرد، بەڵکو پێی وت. بەخێر نەیت ئێوە شەیتانن خەلیفەش وەڵامی دایەوە نەموت جارێکی تریش دێمەولاد حەسەنە ڕوودوتی پێویستم پێت نییە پندێکی پێشینان هێڵێ دووری و دۆست باشترە چونکە لەبەر چاوان نین تا دڵان خەم بخۆن ئەو شەوەی کە لە سەرخوانی من بوویت پێکەوە خواردمانەوە هەروەکەوەی شەیتان میوان بوو بێوا بوو تووشی دڵە ڕاوکێت کردم خەلیفەوتی کێ شەیتانە وەڵامی دایە تۆ ئەمجا خەلیفە بزێک هاتە سەر لێوانی و کەوتە بەسەراهاتنی و دڵدانەوەی وتی براکەم کە جێم هێشتی بیرم چوو دەرگات لە سەردا بخەمەوە ڕەنگە شەیتان خۆی کردبێ بە ماڵەکەتدا ئەمجا حەسەن کەوتە جێڕانەوەی ئەوەی بەسەری هاتبوو خەلیفەش بە دزیەوە پێکەنی شەهرەزاد وتی دواتر خەلیفە بە حەسەنە ڕووتی وت سوپاس بۆخوا ئەی پێت ناخۆش بوو ژیریت بۆ گەڕای و ئێستا زۆر باشیت حەسەنە ڕوودوتی نات کەمە هاوڕێی سەرمێز و خواردنەوە و نە لەگەڵیشت دانیشم چونکە پێشینان و توانە ڕێگەیەک کە پێیدا ڕۆشتیت و لەبەردێک هەڵکەوتی جارێکی دی پێیدا ڕۆشتیتەوە ئەبێت گلەی لە خۆت بکەی جارێکی دی لەگەڵ تۆدا کۆنابمەوە چونکە پێت بەخێر نەبوو بۆ ماڵی ئێمە خەلیفە کەمێک دڵخۆشی دایەوتی من میوانی تۆم میوانیش دەرناکرێ ئیدی حەسەنە ڕوو جارێکی دی لەگەڵ خۆی بردەوە ماڵ و پێکەوە خواردیان و خواردیانەوە پەزێرایی باشی کردواتر چی بەسەر هات و بۆ خەلیفەی جێڕایەوە کە پێکی سێمی دایە خەلیفە پێوت ئەی هاونشینم بەندە لەبەردەست دام هیچت بەلاوە گران نەبێ درێغی مەکە ئەمجا بە گۆرانیەوتی بەم شەوە تارە کە بەدمەست ئەبم قاچ بۆ سەرەوە لەسەر دەست ئەبم سەرگوڵی مەیە و بریسکەی وە خۆر بێخەم و خاوەن هۆش و هەستە بم زۆریان خواردەوە و سەریان گەرم بوو حەسەن بە خەلیفەی وت هاوڕێ سرم سوڕماوە لەوە چوو خەلیفە بووبم فەرمانم دابێت و حکومڕانیم کردبێ خەون نەبوو ڕاستی بوو خەلیفەوتی خەون بۆ براکەم ئەمجا کەمێ دەرمانی هۆشببەری کردەوە پەرداخە مەیەکەی و پێشکەشی حەسەنی کردوتی لەبەر دڵی من ئەم پێکەش بخۆرەوە حەسەنوتی ئەی خۆمەوە چونکە بەدەستی تۆیە شەهرەزاد شەوی سەد و شەست و چوار. شەهرزاد وتی خەلیفە ڕاستگوۆی و ڕەوشی حەسەنی زۆر بەدڵ بوو بە خۆی وت بەڕاستی ئەمە بکەمە هاوڕێ و پیاوی دەرباری خۆم باشە کە حەسەن پێکەکەی هەڵدا دوای کەمێک سەر و دەستی ون کرد ئەم جا فەرمانی دا بردیانەوە بۆ کۆشک پیاوی خەلیفە دای بەشانی دا و خستیە بەردەم خەلیفە ئەمجا فەرمانی دا بە هەمان شێوە بیگۆڕن کەنیزەک و خزمەتکارانی لێکۆ ببنەوە ئەمجا فەرماندرا تیپی مۆسیقاژەن گۆرانی بێژان ئامادەبوون خەلیفەش لەو دیو پردەوە خۆی شاردەوە ئەمجا خەلیفە فەرمانی دا سەری لە ژێر لێفە دەرهێنایە و سەرنجی دایە و بە هەمان شێوەیە و ڕاستە کەنیزەکێک هاتە سەرینی وتی هەستە لە خەو ئەی میری میران کۆشک و کەنیزەکانت ببینە حەسەنە ڕودوتی پەنا بخوا بەڕاست میری میرانم یان ئێوە درۆکەن آخر دوێنێ شەو خواردمەوە و لە ماڵی خۆم لێ نووسم کەچی ئەم خزمەتکارێستا هەڵمەسێنێ حەسەنە ڕوت ڕاز بۆ و لە شوێنی خۆی دانیشت دایکی و شێتخانە و ئەوەی بەسەری هاتبوو بیرکەوتەوە، پزیشکی شێتان و لێدان و شوێنەواری لەسەر جەستەی بیرکەوتەوە، وتی، بەو خوایە سەرم لێ شێواوە، نازانم چیم لێ بەسەر هاتووە، کێ منی هێناوەتە ئەم شوێنە؟ شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی ڕووی کردە کەنیزەکێک و پرسی من چێم وتی تۆ میری میرانیت حەسەن پێیوت درۆت کرد نەکبەت گەر من میری میرانم وەرە گاز لە پەنجەیەکم بگرە هات و گازێکی بەهێزی لە پەنجەی گرت حەسەن هاواری لێ هەستا بەس ئەمجا سەرۆکی خزمەتکارانی بانگ کرد و پرسی من چێم وەڵامی دایە و میری میرانیت هێندەی دی سەری لێ تێکچوو غڵامێکی بچکۆلەی بان کردوتی بگەزێ بە گوێمدا ملی بۆ دانەواند و ئەویش پیاگەزی و خەریک بوو بقرتێنێت چونکە غڵامەکە عەربی نازانی کە هاواری لێستا غڵامەکە زیاتر پیاگەزی خەلیفەش کامانەی بینی هێندە پێکەنی خەریک بوو ببورێتەوە کە هۆش خۆی هاتەوە هاتە دەرەوە و بە حەسەنی وت خوا بتگرێ حەسەن خەریک بوو بە پێکەنین بم کوژی کە حەسەنە ڕوت ناسیەوتی بەو خویە تۆ منت کوشت دایک مت کوشت هەر چوار پیرەکەی دراوسێمت کوشت ئەم جا باوەشی پێدا کرد و لە خۆی نزی کردەوە بوو بە دەیەمین هاوڕێی شەوانی خەلیفە کە ئەمانە بوون عجلی و ڕقاشی و عبدان و حەسەن و فرزدق و لۆز و سکەر و عومەر تەرتیس و ئەبو نەواس و ئەبو ئیسحاق نەدیم ئەمیش واتە حەسەنە ڕووت کە هەریەکەیان چیرۆکێکی هەیە بەڵام لەم کتێبەدا نین حەسەنە ڕووت هێندە بەخت یاری بوو کە لەگەڵ خەلیفە و زوبێدەی ژنی دادانیشت دواتر کچە گەنجینە دارەکەی خۆی کە ناوی نزهەتول فەواد بوو لێی مارە کرد پێکەوەمانەوە تاکو هەموو سامانەکەی لەگەڵدا خەرج کرد حەسەنە ڕوت ڕۆژێکان نوسەت و فەوادی بانکردە وێژوتی بەڵێ وتی با من فێڵێک لە خەلیفە بکەم تۆیش فێڵێک لە زوبێدەی خێزانی بکە تاکو و دوسە دیناریان لێ بکێشینەوە دووش قەشیان لێبسەنین ژنەکەی وتی چۆنت ئەوێت باوا بێت نسهة الفوات لە حەسەنە ڕووتی پرسی چی بکەین؟ تۆیش پارچە قوماشێکی ئاوریشم بدە پێمدا چەقۆیەک و کهمێ خوێ بخەرە سەر سنگم بە جامانەکەی سەرم پەنجەکانی پێم بەستە ئەم جا قژەکەت بەربدەوە و بە لەخۆدان و هاوار هاوار خۆت بگەێنە زبێدە و پێی بڵێ حەسەن تۆ خۆش مرد ئەویش دەزەبە سەد دینارت بۆ خەرجی تازیەکە ئەداتێ لەگەڵ پارچەی قوماشی ئاوریشم و پێ دەڵێ بڕۆ بڵێ بابی شۆن و لە ماڵ بیبەنە دەرەوە تۆش پارە و ئاوریشمەکە بێنەوە وەرەوە کە هاتیتەوە ئەمجا تۆ خۆت درێژ بکە و بە ڕاکردن خۆم ئەگەیەنمە خەلیفە و ڕیشم تێک وەرەدەم و جل بە بەری خۆمەوە ئەدڕێنم بەدەم گریانەوەڵێم نسەتولفەوات تۆ خۆش مرد خەلیفەش بە خەزنەدارەکەی ئەڵێ بڕۆن لە خەزێنە سەد دیناری بدەنێ و پارچەیە قوماشی ئاوریشم ئەم جاڕووە کاتە من وڵێت بڕۆ ئەوانە وەربگرە و کفن و دفنی بکەن ئیدی بە خۆبادان دێمەوە بۆ لای تۆ نووسەت الفەوادی ژووتی بەڕاستی ئەمە فێڵێکی چاکە هەستا و قاچەکانی حەسەنە ڕووتی بەست و مێردەکەی چی پێوتبوو جێبەجێ کرد ئەمجا سەری ڕووت کرد و قژی بڵاو کردەوە و جلی بەری دادڕی و بە گریان بەرەو لای زوبێدەی خێزانی خەلیفە چوو. کە شاژنە زوبێدە ئەمەی بینی هاواری کرد، ئەمە بۆ واکەی؟ چی ڕووی داوە؟ بۆچی ئەگری؟ ئەمیش بە گریانە وتی، گەورەم، حەسەن قەزا و بەڵای تۆی برد، مرد. شاژنە زوبێدە زۆر دڵگران بوو وتی، ئای حەسەنە ڕووتی داما و سەعاتێک بۆی گریا، ئەمجا فەرمانی بە خەزنەدار دا سەد دینار و پارچە قوماشێکی ئاوریشمی بدەنێ بۆ کفن کە پارە و قوماشەکەیان پێدا وتی، دەبڕۆ با کفنی بۆ بکەن و لە ماڵ بیبەنە دەرەوە بینێژن. ئەمجا بە دڵخۆشی و خۆبادان خۆی گەیاندەوە ماڵ، ئەویش خۆی کردەوە هەستا و قوماشەی لە کەمەر بەست و دەستی کردە سەما. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، شەوی سەد و شەست و شەش. شەهرەزاد و تێمجا خۆی چۆن لێی ڕاکشابوو خۆی کردبوو بە مردوو هەروایشی لە نوسەت الفوات کرد جلی لەبەر خۆی دادڕی و ڕیشی تەڕ کرد و چەفتەی سەری دڕی بە ڕاکردن خۆی گەیاندە خەلیفە کە لە کۆڕی حوکمڕانی دابوو لە سەرای مەملەکەتدا پرسی ئەوە چیت بەسەر هاتووە حەسەن حەسەن وتی نوسەت الفوات قەزا و بەڵای تۆی برد خەلیفە دەستەکانی بەیەکدا داوتی لا اله الا الله شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی 1660. شەهرەزاد وتی خەلیفەت دڵی حەسەنە ڕووتی دایە و گەلێک بەسەری داهات ئەم جا پێیوت خەممەخۆ کەنیزەکێکی بەردەستی خێزانەکەمت لێمارەکەم ئەمجا فەرمانی دا سەد دینار و پارچەی قوماشی ئاوریشمیاندایە بۆ کفنکردنی مردووەکە ئەم جاوتی دەبڕۆ بە شێوەیەکی جوان بینێژە بە دڵخۆشیەوە گەڕایە بۆ لای نووسەت الفەوات وتی هەستە چیمان ویست هاتە دی سەد دینار و پارە ئاوریشمەکەی دایە ئەویش دڵی خۆش بوو ئەمجا دەستیان کردە پێکەنین بە خۆیان و خەلیفەش سەرای حوکمڕانی داخست و بە دڵگرانی بەرەو ماڵ بۆوە لە کاتێکدا مەسروری شیرباز چوو بۆ ژێرباڵی سەرەو ژووری زوبێدەی خێزانی بوونەوە بۆ ئەوەی سەرەخۆشی مردنی نوسەتولفەوادی کەنیزەکی لێ بکە کە بینی ئەوە ئەویش دانیشت و هەرەگری چاوەڕێی هاتنەوەی خەلیفەکە کە سەرخۆشی مردنی حەسەنە ڕووتی لێ بکە ئەمی ژووتی خوا کەنیزەکەم بۆ بهێڵێ بە مردنی حەسەنی هاوڕێت خۆت خۆشبی ئەو مردوە. خەلیفە بزەیەک گرتی و ڕوی کردە مەسرور و وتی، ئەها مەسرور ژنان هەروا کاڵفامن، توخوا کەمێک پێش ئێستا حەسەن لای من نەبوو؟ شاژنە زوبێدەش وتی، کۆڵە سوعبەت نادەی، بە حەسەنەوە نەوەستایت، کەنیزەکەشم ئەمرێنی؟ خەلیفە وتی، نوسرەت الفواد مردووە شارژنوتی نەخێر ئەمە تۆزێکە لە لای من بوو پەژارە دایگرت بووە گریا و جل و بەرگی خۆی دادڕی بوو منیش بەسەری داهاتم و پارچێک ئاوریشمم دایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سەد و شەست و هەشت. شەهرەزاد وتی خەلیفەدا قاقای پێکەنین و وتی نوسەت الفەوات نەبێ کەس نەمردووە خانم زوبێدەش وتی، حەسەنە ڕووت نەبێ کەسی دی نەمردووە. خەلیفە زۆر توڕە بوو شیڕانی بە سەر مەسروری شیرباز دا و فەرمانی دا کە بڕوا بۆ ماڵی حەسەنە ڕووت بزانێ کێ مردووە. مەسرور بە ڕاکردن ڕۆیشت. خەلیفە وتی، گرەو بکەین لە سەری؟ خاتوو زوبێدەش وتی، بەڵێ گرەوە کەم لە سەر ئەوەی کە حەسەنە ڕووت مردووە. خەلیفەش وتی، منیش گرەوە کەم کە نوسرەتولفواد مردووە. گرێی من و تۆ باخی سەیرانەکەی نێوان کۆشکەکەت و کۆشکی پەیکەران بێ ئەمجا هەردووکیان دانیشتن چاوەڕێی مەسروریانە کرد تاکو هەواڵی ڕاز بێنێتەوە مەسرور بە پەلە گەشتە کۆڵانی ماڵی حەسەن کە بەرامبەر پەنجەرەیەک دانیشت بوو بەسەر کۆڵانی دائیڕوانی مەسروری بینی خێرا نووسەت و فوادی بە ئاگاهێنا ئەویش ڕاکشا و پارچە ئاو دیشمەکەی بەخۆی داداوتی بڕوا بکە ئێستا خەلیفاڵێ نووسەت الفواد مردووە خاتو زبەدەژ ئەڵێ حەسەن مردووە با مەسرور بتبینێ بڕوا بە قسەی خەلیفە بکرێ ئەمجا چووە ژوور سەری و دەستی کردە گریان مەسرور خۆی کرد بە ژوورا و سەرخۆشی لە حەسەن کرد و سەری مردوەکەی لادا تا گومانی نەمێنێ وتی لا ئیلاهی لە الله قەزا و قەدەری خوا چەند کت و پڕە خوا پاداشتی ئێوە بداتەوە شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سەد و شەست و نۆ. شەهرەزاد وتی کە مەسرور گەڕایەوە چووە بەردەم خەلیفە و زبێدە خانم دەستی کردە پێکەنین خەلیفە تووڕە بووتی مەلعون کەی ئێستا کاتی پێکەنینە پێمان بڵێ کامیان مردووە ئەی ژۆڵامی داوتی بەو خۆیان حەسەنە ڕوت ئەیبی نییە نووسە تلفواد مردووە خەلیفە ڕووی کردە زبێدەی خێزانی وتی ئەوە کۆشکەکەت دۆڕان ئەمجا هەندێ بە زبێدە پێکەنی وتی دەی مەسرور چیت دیوە بیگێڕەوە ئەویش وتی ڕاستەکەی بە ڕاکردن چووم و خۆم کرد بە ماڵی حەسەندا سەرنجمدا نووسەت الفواد ڕاکشاوە حەسەنیش لە ژوور سەریەوە دانیشتووە گری بەدەستی خۆم سەریم هەڵدایەوە ڕوانیم خۆیەتی سەرەخۆشیم لێکرد و ڕام سپاردن کە زوو بینێژن ئەوانم جێهێشت تا بێمەوە هەواڵەکەتان بدەمێ پێکەنی وتی دەی بۆ ئەو کاڵفامی بگێڕەوە کە زوبێدە خانم ئەمەی لە مەسرور بیست لی توڕەبووتی کاڵفام ئەو کەسەیە بڕوای بەم بەندەیە هەیە دەستی کردە جنێودان پێی خەلیفەش هەر پێکەنێ مەسروریش بە پێکەنینەوتی ڕاستیان و تۆ کاڵفام و کەم دینن شاژنە زبێدەوتی ئەی میری میران تۆ سعبەت لەگەڵ منەکەی ئەم بەندەیەش لەبەر خاتری تۆ فێڵ لە منەکە بەڵام خۆمەنێرم تا ببیستێت و ببینێ بانگی لە پیرێژنە قەهرەمانە کرد و پێیوت ڕاکە بۆ ماڵی نووسەت الفواد و بزانە کامیان مردووە و هەر ئێستا وەرەوە پیرێژنە بەڕاکردن ڕۆیشت خەلیفە و مەسروریش پێەکەنین شەهرەزاد شەهرەزاد وتی، قارەمانە بە هەڵە داوان خۆی کرد بە کۆڵانی ماڵی حەسەندا ئەویش کە بینی بەژنەکەی وت بەخوا وا دیارە شاژنە زوبێدە بڕوای بە مەسرور نەکردووە بۆیە ئەم پیرێژنەی ناردووە من درێژ بم و پارچە ئاوریشمەکە بە خۆمدا بدەم باشە با تۆ لای شاژنە زوبێدە بەدرۆ نەکەویتەوە دیسان و سەتل فەوەت سەر و قاچی بەست و بە پارچە ئەوریشمەکە دای پۆشی و چووە ژوور سەری و دەستی کردە گریان کە پیرێژنە قارەمانە خۆی بە ژووردا کرد پەشۆکە نووسەتل فەوادیش دای لە پڕمەی گریان و باوەشی بە پیرێژنەدا کردوتی بڕوانە چیم بەسەر هات و چۆن حەسەنی مێردم منی جێهێشت و بە تەنیا مامەوە یەخەی خۆی دادڕێوتی دایە چەند بە بەزەی بوو بۆم پیرێژنش لە وەڵام داوتی جێ خۆیەتی پەژارەی بۆ خۆی چونکە پێکەوە ڕاهات بوون ئەم جا ئاگای لە کەین و بینی خەلیفە و ژنەکەی بوو بۆ ئێوتی بەخوا خەریک بوو کاکە مەسرور نێوانی خەلیفە و ژنەکەی تێک بدا نووسەت الفەوات پرسی فیتنەی چی دایە گیان پیرێژنە وتی کچەکە مەسرور گەڕایەوە ماڵ و هەواڵی دایە هەردووکیان کە تۆ مردویت و حەسەن ماوە نووسەتل فەواد وتی من چوومە لای شاژ نەزوبێدە و بەسەری داگریام ئەویش سەد دینار و پارچێک ئاوریشمی بۆ کفنکردنی پێدام سەیری حاڵم کە چیم بەسەر هاتووە ئێستا تێدا ماوم خۆزگە من بمردمایە و ئەو نەمردایە دای پڕمەی گریان و پیرێژنە قارەمانەیش لەگەڵیدا شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1970. شەهرەزاد وتی ئەمجا پیرێژنە چوە لای سەری حەسەنەوە سەری هەڵدایە و دواتر سەرخۆشی لە ژنەکەی کرد و بە پەلە گەڕایە و کۆشک و خۆی گەیاندە شاژنە زبێدە و چی بینی بوو بۆی گێڕایەوە ئەمجا دەستی کرد بە پێکەنی نووتی بۆ خەلیفەی بگێڕەوە کە بە من ئەڵێ ژیری و ئاینی کەمە مەسرور هەڵیدایە ئەم پیرێژنە درۆکە تۆزێ لەمەو پێش من لەوێ بووم حەسەنە گریا بەسەر نوسەدلفواددا کە ڕاکشابوو مردبوو پیرێژ نەوتی تۆ درۆکەی خەریکی فیتنیت لە نێوان خەلیفە و ژنەکەیدا ئەم جا مەسرور هاواری لێ هەستاوتی تۆ درۆکەی پیرێژ نەنەک بەتە شاژنیش خەرفاوە کە بڕوا بە تۆکە شاژن دەستی بەگریان کرد خەلیفە وتی من و خزمەتکارم تۆ و کەنیزەکەت هەموو درۆکەین ڕاستەکەی پێویستە هەر چوارمان ڕووین بۆ ماڵی حەسەن تاکو بە چاوی خۆمان بیان بینین کە کام لامان ڕازەکە مەسرور وتی هەستن با بڕۆین تاکۆم پیرێژنە بەرمەوە سەر درۆکەی خۆی پیرێژنەوتی هەیوەک من بێمێشک و دەماخ بە هێندەی دەماخی مریشکێک مەسرور بۆی چوو پێی دا بماڵێ. شاژنە زوبێدە پاڵێکی پێوە نا و دووری خستە وتی، هەر ئێستا دەرەکەوێ، ئەو ڕاز ئەکات و تۆ درۆزنیت. شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی هەروەکو گرەویان کردبێ هەر چواریان لە کۆشک هاتنە دەرەوە و بەرەو کۆڵانی ماڵی حەسەن کەوتنەڕێ کە حەسەن لە پەنجەرەکەەوە ئەوانی بینی وتی ژنەکە ئەوە هەر چواریان خەلیفە و مەسرور شاژ نەزوبێدە و کەنیزەکەی هاتن جاچی بکەین دیارە ئەمانە بووە بە شەڕیان لەسەر مردنی ئێمە نوسەت الفواد ڕاست بۆ وتی جاچی بکەین حەسەنی مێردی وتی وەرە با هەردووکمان درێژ بین و خۆمان بکەین مە مردوو دوو پارچە حەریرەکە بدەین بەسەرماندا و هەناسە لە خۆمان ببڕین هەردووکیان درێژ بوون و چاویان نوقان خەلیفە چووە ژوورەوە زوبێدە و مەسرور و پیرێژن بە دوایاندا کە شاژنە زوبێدە بینی هەردووکیان مردونوتی هێندەتان لە نووسەت الفەوادی کەنیزەکەم خوێن ئەوەتا ئەویش بە حەسرەتی حەسەنەوە مردووە خەلیفەوتی پێش من قسە مەکە کەنیزەکی تۆ پێش حەسەن مردووە چونکە حەسەن بەڕیشی تەڕی فرمێسکاویەوە بە لە خۆدان هاتەلام و منیش سە دینار و کفنەکەم دایە و پێموت بڕۆ ڕێوڕسمی ناشتنی بەجێ بهێنە و دواتر کەنیزەکێکی زۆر نزیکی لەو جوانترت لێمارەکەم دیارە بەرگەی ئەم خەمەی نەگرتووە و دوا بە دوای مردنی ژنەکەی مردووە ئا لەبەر ئەوە من گرەوەکەم بردوێتەوە ئیدی زۆریان لەگەڵ یەگوت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد وتی کە چوونە ماڵی حەسەنەوە سەیریان کرد کە هەردووکیان مردوون پێیان سیر بوو خەلیفە چووە ژوور سەری هەردووکیان وتی سوێنتانە دەم بۆ خاتری ئەو خۆڵەی پێغمبەر درودی خوای لێبێ خۆڵی باو و باپیرانم زۆر ئارەزوومە بزانم کامتان زووتر مردوون پەیمان بێ هزار دیناریشی بدەمێ کە ئەمەیان بیست حەسەن خۆی پێنەگیرا و نرکەیەکی کردوتی من لە پێشەوە مردم ئەی میری میران دەبێ نەهزار دینارەکەم بدەرێ و پەیمانەکەت جێبەجێ بکە ئەم جانوسە تورفوادیش ڕاست بۆ باوەشی کرد بە شابانودا خەلیفە و شابان و ئەوانی تر پیرۆزبایی سەلامەتیان لێکردن تێگەشتن کە ئەم فێڵیان بۆ پارە و سامان کردووە بۆیە شابان و زبێدە بە نووسەتل فوادی وت جابا داوای پارت ڕاستەوخۆ بکردایە و دڵی منت داغ نەکردایە نوسرەت الفوادیش وتی بەڕاستی لە ڕووم نەهات داوای پارەت لێ بکەم خەلیفەش هەر بورایەوە لە پێکەنیندا ئەمجا بە حەسەنە ڕووتی وت ئێستا هەڕوتی و کاری عجایب و غەریبەکەی حەسەنوتی ئەی میری میران ئەمەم بۆیە کرد ئەو پارانەی دابوت بە من نەمان ئیدی شەرمم کرد داوای پارەی تر بکەم من کە خۆم بووم دەستم بە پارەوە بۆ نەگیرا تۆ ئەم کەنیزەکەیشت لێمارە کردم بڕوا بکە ئەگەر هەموو سامانەکەی خۆیشت بدامایە ئێستا لە ناوم بردەبوو ئەم فێڵەشمان بۆ سە دینارەکە بوو ئێستاش سوێندەکەی خۆت بەجێبێنە و هزار دینارەکەم بدەرێ ئەم جا بەدڵی خۆش و بە پێکەنەوە بەرەو ماڵ بوونەوە دوای ئەوەی خەلیفە هزار دینارەکەی دایە حەسەنوتی ئەوە شیرینی سەلامەتیتان لە مردن شابانوویش هەزار دیناری دایە نووسەتر فواد و پێیوت بیگرە شیرینی سەلامەتیەکەت لە مردن خەلیفەش موچەی دەوڵەتی بۆ زیاتر کردن و خواردنی ڕۆژانەی پێبەخشین ئیدی ژیانیان بەخۆشی بردەسەر تا ئەو دەمەی تێکدەر و لەکتری کەر و شار و دێکاولکەر و گۆڕستان ئاوەدان کرد دەستی گەشت ئەمانیش خۆ ئەم چیرۆکە عجاایبتر نییە لە چیرۆکی قەمەر زەمان کوڕی شاشەهرەمان سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.